سبەینێ ئەو ڕۆژە زۆری نەما ناکۆکیەکی تۆند و تیژ لە نێوان بەندیەکانی قاوشیەکدا ڕووبدا لەسەر حیکایەت کردنی زیندە، هەندێکیان دەیانگوت با زیندە بەیانیانیش دوای قاوڵتی حیکایەت بکا و سەرگەرمیان بکا، بەڵام هەندێکیان ڕازی نەبوون بە حەکایەت کردنی بەیانیان، چونکە یەکەم لە کاریان دەکا و دووەم هەرچۆنێ بێ ڕۆژ دەگوزەرێ، شەوان بەلای بەندیانەوە دژوار و درێژە و لە بڕانەوە نایە. لە ئەنجامدا لەسەر قسەی ڕدێن سپی قاوشەکە بڕیاردرا کە زیندە تەنیا شەوان و دوای شیو حکایەتیان بۆ بکات. بەم جۆرە هەرکە مامورە بستە باڵاکە شاورەکەی لێدا و دەستوریدا کە بەندیەکان بچنە قاوشەکانی خۆیان، بەندیەکانی قاوشیەک بە غاردان خۆیان بە قاوشەکەدا کرد. زڕەی زنجیری دەرگا ئاسنەکە هاتە گوێ. سەرژمێری بەندیەکان تەواو بوو. سینیە خواردن هێنرا. ڕدێن سپی قاوشەکە گازی کردن. ئای کوڕگەل! خێرا سفرەکە ڕاخەن و زوو شیوەکەتان بخۆن، بەشک و حیکایەتەکە دەست پێ بکە. بەندیەکان وەک ئەوەی تەراتێنی نان خواردنیان هەبێ، بەپەلە هەڵیانکوتایە سەر سفرەکە. کە شیویان کرد، ڕدێن سپی قاوشەکە. دەستوری دا کە چای بێنن. ئای چای چی؟ دە تا پازدە چای تازە بۆ ئێرە بنێرە. ئەوجا ڕووی کردە بەندییەکان و گوتی، کۆرگەڵ، خێراتر جێگاکانتان ڕابخەن. سەرینەکانتان بدەنە پاڵ دیوارەکە تا چایەکانمان بخۆینەوە و زیندە پاشماوەی حیکایەتەکەی باس بکا. چایچێکە چای هێنا و لە بەردەم گەورەترینیاندا داینا. ڕدێن سپی قاوشەکە یەکەم پیاڵەی لە بەردەم زیندەدا دانا و گوتی. ڕۆڵە گیان، زوو چایەکەت هەڵدە و دەست بە حەکایەتەکە بکە. شەو و ڕۆژی دوور و درێژی زیندان دەبێ بە قسەی شیرینین ببرێتە سەر. خێرا کە کات زێڕە، بیخۆرەوە و دەست پێ بکە. زیندە چایەکەی هەر بە گەرمی خواردەوە. پیاڵەکەی دایە دەست شاگرد چایچیەکە و دەستی پێکرد. برادەران، گەیبووینە کوێ؟ ڕدێن سپی قاوشەکە گوتی، لەو شوێنەدا بووی کە لە دۆسیەی ئاماردا وەکو شەهیدێکی جەنگ تۆمارکرایت و ناسنامەیان پێنەدای. ئیدی چی بوو؟ بەڵێ. ناسنامەیان پێم نەدا قوتابخانەی دەوڵەتی وەری نەگرتم دایکم خدا عفوی بکە بەر لە من پێنج منداڵی ببوو هەر پێنجیان مردبوون هەر بۆیەش منیان نێو نابوو زیندە بەڵام دەوڵەت منی لە خانەی مردوواندا حسێب دەکرد لە گوندەکەماندا مەلا داودێک هەبوو حجرەی هەبوو بۆ دەرس خوێندن چوومە نکە و کیژێکی دراوسێمان هەبوو نێوی ئەقدەس بوو باپیرانی ئیرانی و خاڵوانی شیرازی بوون ئەو کیژە لە جوانیە هاوتای نەبوو. چاوە ڕەش و گەشەکانی بنیا دەمیان شێت و شەیدا دەکرد هەر لە منداڵیەوە بۆ یەکدییان دانابووین یەکێک لە بەندیەکان پرسی بۆ یەکدی دانان چیە ئەو ژنانەی کە یەکدییان خۆش دەوێ کەسێکیان دەبێ قەوڵ و قەرار لەگەڵ یەکدا دەبەستن ئەگەر منداڵی یەکێکیان کچ بێ و هی ئەوی دیکەیان کوڕ بێ بیاندەن بە یەکدی ئەم جۆرە خوونەریتەنە لە گوند و شارۆچکەکاندا زۆرە کاتی لە دایک بوونی ئەم نەوزادانە و کاتی ناوک بڕینیان لە یەکدیان مارە دەکەن و ئەوانیش ناچارن یەکدیان بوێ و ببن بە ژن و مێردی یەکدی وەلحاسل ئەقدەس لە قوتابخانەی دەوڵەتیدا دەیخوێند و منیش لە حجرەکەی مەلا داوت چاوەڕێی ئەوە بووم هەر کاتێ ناسنامەم بۆ دەربچێ بچمە قوتابخانەی دەوڵەتی گەلێ جاران بە بیانووی دیدەنی ئەقدەسەوە دەچووم بۆ قوتابخانەی دەوڵەتی پشتم بە دیواری قوتابخانەکەوە دەدا و چەندین سەعات سەیری جستوجۆ و یاری منداڵانم دەکرد، بەڵام چ هەواڵێک لە ناسنامەکەم نەبوو. بابم هێندەی سەر بەم دایەرە و بەو دایرەیەدا کرد و وەڕز بوو. دەستی لە ناسنامەکەم شۆرد. منیش کە گەورە بووبووم، سەیرم دەکرد حوجرەی مەلا داود بە کەڵکم نایە، ئیدی دەستم لە خوێندن هەڵگرت و شانم دایە بەر کاروباری کشتوکاڵییەوە. چەند ساڵێ تێپەڕین، هاوتەمەنەکانم بۆ سەربازی گاز کران. ئیدی کەس ناوی منی نەهێنا و ئەنجام لە دۆسیەی دەوڵەتیدا بە شەهیدی جەنگ تۆمار کرابووم. هاوڕێکانم خزمەتی سوپاییان تەواو کرد و گەڕانەوە سەر کار و کاسبی خۆیان. هەموو ژنیان هێنا، سەروەت و سامانیان پێکەوە نا. منیش بێ ڕێوشوێن و سەرگەردان، لە خەجاڵەتی خۆمدا نەمدەتوانی بچمە چاخانەکەی نێوئاوایی. لەو لاشەوە ئەقدەس پێی لێ کردبوومە کەوشەوە و دەیویست زووتر بیگوازمەوە. ئەقدەس هەقی بوو. جوانترین کیژی گوند بوو. هاوتەمەنانی ئەو، یەکی دوو سێ منداڵیان هەبوو. ئەویش لەو ناوە بە تەنیا مابۆوە. خوازبێنیکەری زۆری هەبوو. شیربایی مۆڵیان دەخستە بەردەم بابی. باب و دایکی ئەقدەس هەموو ڕۆژێ دەیانکردە سەرم کە کچەکەیان خەریکە پیر دەبێ. ئەگەر پیاوی مەیدان نی، زوو هەواڵمان لێ بگێڕەوە و ئێمەش ڕزگار بکە. بەڵام من هیچم لە دەست نەهات. نە دەوڵەت مۆڵەتی شایی پێ دەدام و نە دڵم دەهات دەستبەرداری ئەقدەس بم. هێندەم خۆش دەویست، ئامادە بووم گیانی خۆم ببەخشم، بەڵام ئەقدەس لە دەست نەدەم. ئەقدەسیش منی لە خۆی خۆشتر دەویست. ڕۆژێک کە لە باغەکەی بابمدا کارم دەکرد، ئەقدەس هاتە کنم و ڕێک و ڕەوان گوتی. بۆ باب و داکت نانێریتە داخوازیم و کارەکە نابڕێنیتەوە؟ ناچار بووم ڕاستییەکەی پێ بڵێم. تا سەربازی تەواو نەکەم ناتوانم ژن بێنم. بۆ ناچیت بۆ سەربازی؟ ناکا نەخۆش بی. گوتم نەخێر لە گوێزی ساخ ساخترم تەنیا بە هۆی ناسنامەکەوە کارم گەندە. ئەقدەس کە چاوەکانی تەژی ئەشک بوو بوون سەری هەڵبڕی گوتی، من ئەم قسانە نازانم. باب و دایکم زۆریان بۆ هێنا و یەک هەفتەت مۆڵەت هەیە یان کارەکە ببڕێنەوە یان مەبە بە بەرهەڵستی بەختی من. ئەمەی گوت و بە تووڕەییەوە ڕۆی. دنیام لەبەر چاو تاریک بوو. چیژێک کە لە جوانییە هاوتای نییە و تەواوی گەنجانی دێ تامزرۆین بە هۆی نەبوونی ناسنامەوە لە دەستم بچێ. هەر ئەو شەوە پێم لە بابم کردە کەوشەوە و گوتم ئەگەر ئەقدەسم بۆ نەهێنی، سەری خۆم هەڵدەگرم. خۆم دەکوژم. بابم ناچار بوو بچێتە خوازبێنی ئەقدەس و بە هەر حاڵێ بووە لە لای مەلا مارەی بکا و، ببین بە ژن و مێرد و دوای ئەم ناسنامەکەم تەواو بوو ژن و مێردایەتیمان لە تۆمارگەدا تۆمار بکرێ. سبەی بەیانی بابم هەواڵی بۆ بابی ئەقدەس نارد کە بێن بۆ ماڵی ئێمە بۆ بڕانەوەی شیربایی و مەرجەکانی شایی. لای عەسر باب و مامەکانی ئەقدەس هاتن بۆ ماڵی ئێمە. میوانەکان لە حەوشدا و لە ژێر دار هەنجیرەکەدا و لە دەوری مێزێکی گەورە دانیشتن. ئیدی ئەوەی لە لادێدا عادەت و پێویست بوو لەسەر مێزەکە هەڵچنرابوو. سەعاتی چاڵمە، مەکینەی درومان، ئاوێنە، ڕادیۆ، دوو سێ گوڵدان، چەند دەستە جلچێک، خاولی حەمام، دوو سێ قالیچە و شتی تری لەم بابەتە. دوای ئەوەی میوانەکان چا و شەربەتیان خواردەوە، قسە کرایەوە. لەم کۆڕانەدا خانەوادەی زاوا هەوڵ دەدەن بە شان و باڵی کوڕەکەیاندا هەڵبدەن و بووکەکە کەم بکەن هەروا خانەوادەی بووکێ بە شان و باڵی کیژەکەیان دا هەڵدەدەن تا شیربایی پتر لە ماڵی زاوا بپچڕنەوە بەم چەشنە هەر لایەکیان هەوڵ دەدەن بۆڕ بە لایەکەی دی بدا و خۆی مەزن و خانەدان بنوێنێ ئەو ڕۆژە بابم دەستی بە قسان کرد و گوتی ئەگەر بمەوێ گشت خەسیەتە چاکەکانی کوڕەکەم بگێڕمەوە بە هەفتەیەکی تریش دوایی نایێ ئێوە خۆتان زۆر چاکی دەناسن زرنگ بەکار بەهێز بە ئەدەب پڕ دیانەت بێ غەل و غەشە سەری بچێ نوێژی ناچێ تا ئێستا ڕۆژووی نەخواردووە و هەتا هەتا سرم داخست بوو درۆکانی بابم خەجاڵەتیان کرد بووم بەڵام بابم هەر گوێ لێ نەبوو دەتگوت تەزجیلی قوت داوە پەیتا پەیتا باسی چاکەی من و خانەوادەکەمی دەکرد لە کۆتاییدا گوتی کچەکەتان لە ماڵی ئێمەدا بەختەوەر دەبێ. ئەگەر ئامادەن کچەکەتان بە کوڕەکەم بدەن، ئەوا تاجی سەرمانە و ماڵی ئێمە پێویستی بە کچەکەتانە، ئەگەر ناشی دەن، ئەوە ئارەزووی خۆتانە. قوم و قیلەی ئەقدەس بە قسەکانی بابم پێکەنی. بابی ئەقدەس بە کەمێک ڕووگرژی و ناڕەحەتییەوە گوتی. تۆ وەسفی کوڕی خۆت کرد، بەڵام ئاگات لە چاکەی کچەکەی من نییە. لەم ناوچەیەدا هاوتای نییە. هێندەم بە حەیا و شەرمە، سێ مانگان بە برسێتی بمێنێتەوە، دەم هەڵنایەنێ قسەیەک بکا. هەموو کارێکی کابانی دەزانێ، چێشت لێنان، جل شوشتن، منداڵ بەخێو کردن، مانگا دۆشین، مەڕ لەوەڕاندن و هەتا دوایی. زۆری نەمابوو بەسەر خەزوورمدا بقیژێنم و بڵێم، پیاوی ئاقڵ، خۆ من بە کچەکەت بۆ کارەکەی نایەنم تا ئەم قسانە بکەی. ئەقدەس خۆشەویستی منە، کۆڵەکەی ماڵی منە، ڕووناکی ژیانی منە، من ئامادەم بە برژانگەکانم خاکی بەرپێی بماڵم، ئامادەم دڕک بە چاومدا بچێ بەڵام بە دەستی ئەودا نەچێ، چما دێڵم ئەقدەس لە ماڵی مندا دەست بە ڕەش و سپییەوە بدا؟ مەگەر خوا بەردارە ئەم دەستە سپی و نەرم و شلانە کە شاکاری خۆیەتی پیس ببێ؟ بەهەرحاڵ حاڵی بوو خۆم گرت و قسەم نەکرد. بابم لە وڵامی بابی ئەقدەسدا گوتی. ئەمانە هەموو کەس دەیزانن، کیژەکەی تۆش پارچە گەوهەرێکە بۆ خۆی. ئەوجا ئیشارەتی بۆ شتەکانی سەر مێزەکە کرد و درێژەی پێدا. ئەمانە هی کیژەکەی تۆن، بڵێ بزانم چیت دەوێ؟ بابی ئەقدەس زەردەخەنەیەکی کرد و گوتی. ئەمانە زۆر کەمن، پێویستە دە هەزار لیرە و پارچە ئەرزێک و دەمانگا و بیست سەرمەڕ شیر باییمان بدەیتێ. گەردانەیەکی زێڕ، چوار جووت بازنی ئاڵتوون، جووتێک گوارەش بە دیاری بۆ بووکەکەت بکەی. تەوێڵی بابم لە تووڕەییدا چرچ و لۆچ بوو، دیقەتم دا زۆری نەماوە کە کوڕەکە بشێوێ و کارەکە تێک بچێ. دەست بەجێ هەستام و چووم بۆ ئەو ژوورەی دایکم و ژنانی دراوسێ لە پشت پەنجەرەکەیەوە وەستابوون. دامێنی دایکم گرت و بە پاڕانەوەوە گوتم، بابم ڕازی بکە کە هەرچییان دەوێ بیدا. دایکم پەنجەرەکەی کردەوە و لەوێوە هاواری کرد، قبووڵ مامە، دەیدەین، فەرموو شیر لێ بخۆن. بابم ئیدی نەیتوانی قسە لە قسەکەی دایکم بکات، پێکەنی گوتی، موبارەکە، موبارەکە. دەنگی چەپڵە لێدان و چەپڵە ڕێزانی پیاوان و هەلهەلەی ژنان بەرز بۆوە و شیرینیان خوارد. بە گوێرەی خو و عادەتی بوون، منیان بردە نێو حەوشە تا دەستی خەزوورم ماچ بکەم. کە هاتمە نێو حەوشە و بەرەو لای خەزوورم چووم، لەپڕ دەرگای حەوشە کرایەوە. پۆلیسێک هاتە ژوورێ و پرسی، زیندەی کوڕی ڕەشید کێیە؟ بابم گوتی، چ کارێکتان پێیەتی؟ سەرۆکی پاسگا کاری پێیەتی. زانیم دیسانەوە گیر و گرفتی بێ ناسنامەیی و زیندووبوون و مردووبوونەکەم سەری هەڵداوەتەوە. فیڕەی شاورەکەی بستە باڵا کە کاتی نووستنی ڕادەگەیاند لە ڕاڕەو و قاوشەکاندا دەنگی دایەوە. بەندیەکان نەیاندەویست بخەون و پێیان دادەگرت کە زیندە پاشماوەی حیکایەتەکەی بگێڕێتەوە، بەڵام ڕدێن سپی قاوشەکە کە دەیزانی مامورانی زیندانەکە ناڕەحەت دەبن، داوای لە بەندیەکان کرد کە دەستوری زیندان ڕەچاو بکەن و زووتر بخەون. بەندیەکان بە ناڕەزایی و ڕووگرژیەوە چوونە ژێر جێگاکانیانەوە و زۆری نەبرد،